ئەو ئایەتانە نەبێ کە خوا خۆی ئەیەوێ لە بیرت بچنەوە چونکە نەسخیان ئەکاتەوە ئەو خۆی بێ گومان زانایە بە هەرچی ئاشکرا و نهێنیەک کە هەیە. ونیسرک للیسری. ئێمە ئامادەتەکەین بۆ ئاسانترین ڕێگا بۆ لەبەر کردنی ئایەتەکانی قورئان. فذکر ان نفعت الذکری. دەی تۆ ئامۆژگاری خەڵک بکە ئەگەر ئامۆژگاری سودی ببێ. صحف ابراهیم و موسی ئەو نوسراوانەی خوا نازڵی کردوونەتە خوارەوە بۆ سەر ئیبڕاهیم و موسی. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.